جەنابی بەڕێوبەر چی ڕوویداوە؟ هاوڕێکانی بە دوایەوە بوونە گاڵتەیان پێکردووە منیژی زۆر بێ دڵگران بووە هەڵی داوە خۆی بکوژێ چی؟ زیندوو ئێستا زیندووانە؟ سپاس بۆ خوا زیندووە بەیانی بردیان بۆ نەخۆشخانە ئەوە دێم ئەوە دێم ئێستا بابچین بۆ لای بنەماڵەی چنار بۆ کوێ گەورە؟ بنەماڵەی چنار خوا ڕزگاری کا ڕزگاری بێت ئیشاڵڵا. سەفەری خێر هەواڵی خۆشمە پێ دەگەینی دیشاڵە سپاس. بنەماڵەی ئێمەوە بە ئاسانی لە ناو ناچێت. ئەم چونەمان بۆ لای ئەو بنەماڵەیە جگە لە تۆ نابێ کەسی تر بیزانێ ئەگەر بیبیستمەوە خۆت ئەزانی چی ئەبێ بەخوا کاک فەرات هەر دەیزانێتەوە پایانی باش پورێ باشتر فەرهاد گیان ئەرێ بێریڤان لە کۆشکەکە نییە بۆ کوێ چووە گەر بزانیت نازام ئەمرۆ نەم بینیوە ئەبێ بۆ کوێ چوو بێ بێگومان زوو ئەگەڕێتەوە ئەگینا ئەیوت ئەمەوێ قدرەت ببینم کاک قدرەت کەمێ بەر لێسا چوو بۆ فڕۆکەخانە ئەزانم لێرەیە پێ بڵێ بابێ ئەبێ قسە بکەین من بۆکی ماڵی ئاکسۆیم بێرڤان خان بەڵێ زوو پێ بڵێ بابێ وەڵاهی لێرە نیە دڵۆ لەگەڵ ناکەم. پوراست ئەوە لەگەڵ چێ قسە دەکەی. خێزانی فەرهادە بێریڤانە. سڵاو لە بوک سڵاو وەرناگیرێتەوە لەگەڵ فەرهاد زەماوەندت نەکردبا لە کاتێک ئێمە دەمانەوێت دڵی شێیان لەناو ببەین تۆ وەچە دەخەیتەوە بە نەفرەت بیت بە نەفرەت بی تۆ ڕیشەتان لەناو دەبەم. هێشتا خێرا خێراتێ دەدەی خێرا چیەکە لێرەوە تۆ بەتەمای چیت سریان نەکەوتم پێمەوت لێ پاڕێتوانە بەم شێوەی تۆ بە هیچ جۆرێک من نامێ لەگەڵ دژمنەکان ماشتمەوە منیش نامەوێت لە دەستم بەسە بێدەنگ بە بۆ نیەوەی بیری لێکەی تۆ بیکەیت تێگەشتی جارێکتر وا بکەیت وازم لێهێنی بەجێ مەهێڵی وانە چەند جار پێم گوتیت ئاگادارم کردیتەوە گوێت نەگ نەوەک دکتۆرێک بەڵکو وەک نەخۆشێکی خۆگوری بەمەی هەڵسو کەوتت کرد لە کارەکەت دەرکرایت جارێکی تر بێ برسی من کاری وا بکەی لێت نابرم ها من لەبەر تۆ لەبەر هەر دوکمان و خانەوادەکەمان ئەم کارم کرد بۆت نییە من و خانەوادەکەم سوک بکەیت و بڕۆتە لای ئەوان من ویستم لەو کێشەیە یارمەتی بدەم من نەبێ بیر لەو شتانە بکەمەوە وەک چۆن باکم نەبوو بە ڕزگارکردنت ئاش باکم بە مرد بەسە ئەو زیرەکیە با بۆ خۆت بێ ئەو هەوارکردنەی هیچ لێت نایە جارێکتر بە چا مامەدە کە ژیانە ڕزگار کردم هێشتا لە بیرمە پێ نازانیت لە بەرچی کردم تێناگەی یانیش یانیش لێم بێزار بووی بێزاری پەشیمانی کەم نەت هێنا. ئەڕۆم بۆ لای باوکم من. بە شەوکە تەڵم بدباتەوە. باش تۆش بۆ خۆ چاکتر بیکەرەوە. ئەو دەرگایە بکەرەوە هەر لە کوشم بیکەرەوە کوڕە بیکەرەوە هەیناجا بەڵام بیکەرەوە بەخوا وازی لێنانم بۆ چۆ دەچی ئەو دەرگایە بکەرەوە بیکەرەوە ئەو دەرگایە وەرە دەرێ! بەخوا ماسی لێنانم تۆڵەی باوکوت هەر لێ دەکەمەوە نەماوە حاڵی بەرەو باشتر دەچێت زۆر سوپاس ئەتوانم بیبینم؟ ئێمە بە باشی دەزانین بۆ ئەوەی مێشکی بحەسێتەوە زوو زوو دەیخەوێنین بێخەم بە فەرمو دەتوانی بیبینیت قسەکەت لە مردن گەڕاوە تۆ تۆش ئاوا دێیت وەک ئەوەی بەیەکەوە دەستنە ڕابواردن بۆت نییە فێرم بکەیت چی بکەم و چی نەکەم فلیس گوێ لێ بێت ناڕەحەتە بێت قسەکەمت چەند خۆش دەوێت چەند هەست ناسکی خات و پەری بابا بابا جیان سڵاو کچی خۆم گیانم ئەزیزم حاڵت زۆر باشە کارێکی شێتانم کردوانە تۆش لە خوێنی منیت جار جار کاری شێتانە ئەکەین بەڵام لە ئازایەتیمانەوە نییە کچە جوانەکەم زۆر بیرم کردی هیوادارم چاک بیتەوە فلی تۆ چی؟ هاوڕێمە یاسەمین هەزار قات لە دایکت لێم نزیکترە نا وامزانی ئەتوانم لەگەڵ دایکم ئاشت بکەمەوە وا چاکە تۆ بچیتە ماڵەوە خۆشحاڵم چاک بووی تۆ. لە ماڵەکەم چاوەڕێتم خواحافیز. زۆر بچووکیت بەڵام کچی باوکی خۆتی من و تۆ کێشەمان زۆر دەبێت فلیس خان نانیان خوارد مەریمە مناڵەکەی بەڵێ پێشتازێ بەریڤان بۆ نایەت نێوانمان باش نییە کارێکی خراپی کردو بەڵام لە خۆشەویستی دڵی زۆر پاکە بۆ ئاست بوو نۆچ و هیچیکە اینجا بێ بۆ شێوە بڕات با بڕۆمە لای دڵی بدەمەوە ئەمشەو من لات ئەمێنمەوە باشە؟ بەڕاست لەلام دەمێنیەوە؟ هەڵبەتە ئەمێنمەوە بەدایشت بڵێ ئەمشەو بامت بمێنمەوە دەی بزانم بخەوە ئێستا پشوو بدە. جارێکی تر ناڕۆمەوە بۆ قوتابخانە. باشە کچم گەر ئەتەوێ مامۆستای تایبەتت بۆ ئەگرم ها تا قاچ چاکە بێتەوە مەچۆرە قوتابخانە. لە هەموو دنیا باوکێکی باش وەک تۆ نییە. خوات لەگەڵ کچم. بەخێرچی بابە. ماندوو نەبی بەخێر بێی خۆت بۆ کوێ ئامادە کورۆ بۆ کوێ دەچی ئەڕۆمە ئالی یەمان مام چەند ساڵێکە لە ئالی یەمان ئەژی ئەچمە لای ئەو لەبەر بێرێڤان دوای ڕۆشتنی ئەو ناتوانم لێرە بژی هەرچی ئەەکەم بێهودەیە بیر خوێنمرۆ ماڵە بەندی بکەم بیری هەر لای دوژمنەکان بەڵام بێریڤان گەڕاوەتەوە بۆ کوێ گەڕاوەتەوە بۆ ماڵی باوکی بێگومان بۆ سەردان بۆ ماڵی باوکی دێتەوە نەکاوە دەڵێم بە یەکجاری هاتۆتەوە ئەو تۆ بەڕاستە سپاس دەکەم حسێن بەم هەواڵە دەرونی منت فێنە کردەوە پەشیمان بوومەوە ناڕۆم کوڵە جوانەکەم وەرەگرمەوە چی بوو؟ ئاوا لە ناکاو چی ڕووی هیچ بیری تۆ پورم کرد بوو تۆ شتێکم لە دەشاریتەوە من لە چاوە تێ دەگەم وابزانم بێزار بۆ لێم ئەو خەڵکی شارە بێزار بوو دیارە چی ڕوویدا کابرا چی لێ کردیت کەوا بگەڕێتەوە ئێرە چوم بۆ لای دژمنەکەی لەبەر پاراستنی خۆم و خۆی بەڵام ئەو هاواری کرد بەسەرما منی شوتم ئەڕۆی بۆ لای باوکم ئەویش دەنگی نەکرد بەم زوانە دێو دەدباتەوە کچم پێخەم بە باشە پورێ نامەوی تر باسکەم تەواو زۆر ئایبە بۆ تۆ شایەنیەوە تووڕەبوونە نەبوو شارستانی بۆ تۆ و لادەیش بۆ من جلی بووکێنی جێ هێشتووە هەموو زێڕەکانی هەموو شتێ هەموو شتێکی جێشتووە ڕێگەم دەبڕم لەگەڵ بێریڤانی خاڵۆژنم قسە بکەم. قسەی چی لەگەڵ ئەکەی؟ ئەم جیابوونەوەیە هەردووکتان ناڕەحەت دەکات. خۆ هیچ کێشەیەکی واش نییە. ئەڕۆم وەی هێنمەوە. ئەمە کاری تۆیە؟ کارێکی وا یان شتێکی وا بکەیت حاشات لێ ئەکەم. ئێ من بیرم کردەوە. بیر مەکەوە. من خۆم بیر ئەکەمەوە. تێگەیشتی؟ تێگەیشتم. ببوورە خاڵە گیان. ئەمڕۆ زۆر باشتری. دەزانم کە باوکم هات هیچ کێشەیەکم نەما. سەلامەتیە. چەند زوو لەو باوکە بێ شەرمەی خۆت بوری؟ تۆ شەڕی ڕزگاربوون لە مردن دەکەیت و ئەویش قۆڵی لە قۆڵی هیچ و پوچێک ناوە و دێتە سەردانت. دەشڵێ خانەدانە بەڵای بە نەفرەت بوو. قسە بە باوکم مەڵێ. ئاوا. ئەو هەر بە باشە باسی تۆ دەکا. چونکە ئەو دەبێت ڕاستیەکان بڵێت چونکە لە ڕاستیدا من باشم و جیاوازم بەڵام ئەو قدرەتەی باوکت نییە چەند دڕندەیە چەند پیاوێکی بێڕەحمە باوکم لە هەم کەس باشترە کەس لەو باشتر نابێ نا شەڕێستا دەستی پێکرد نایەڵم باوکت بتباتە لای خۆی. فلیس چاک بۆتەوە وەک جاران تەندروستە زۆر شکر ئۆ سپاس بۆ خوا قودرەت پێم گوتی ئێمە چنار ئۆغلۆین ئاوا بە ئاسانی نامرین هەواڵێکی خۆشیشم هەیە بۆت شتێکی زۆر تازە و سەیرە ئەبێ ئەم شتە گرنگە چی بێت دەی پێم بڵێ پورێ باش گوێم لێ بگرە ژنی فەرهاد هاتە بەر دەرگامان، بە دوای تۆدا دەگەڕا. بێریڤان هاتە ماڵی ئێمە؟ بۆ بە دوام ئەگەڕا؟ چی گوت؟ تەنیا پرسیاری تۆی کرد و دەفن بوو. من تێر تێر بە نەفرەتم کرد. گوتم لەگەڵ فەرهاد زەماوەندت نەکردبا. ئێمە لە کاتێکدا ڕیشەیان لەناو دەبەین. تۆ وەچە دەخەیتەوە؟ بە نەفرەتم کرد و دەرم کرد. ڕاستت کرد پورێ ئەمە هەواڵێکی گرینگە ئەم هەواڵە فەرات دەکوژێ کە هاتمەوە بێشک هەوڵەدەم قسە لەگەڵ بێریڤان بکەم ئەبێ هەموو کەس گوێی لێبێت ئەو ژنە جوانەی کە فەرهات هێناویەتی ئەبێ ئەو بنەماڵەیە لە ناو فەرمو برام دەستەکانت خۆش. دەوەرە چایە بخەوە کچم کچەکەم فەرهادی مێردت دەبێ کەی بێت هەر کاتێ بێ بابێ بابا تەلەفۆنی بۆ نەکەی کەواتە بە تەمانیاش بیتەوە وانە نەخێر بێ من تەلەفۆنی بۆ بکەی خۆم ئەکوژم بڵێ تۆ بە کچم ترت نییە دەبێت غڵماش بیتەوە باش بینەوە لەگەڵ یەکتر نەگونجین جوێن لێدان شاڕ ئیتر زیابوونەوە خۆش دەدی زیابینەوە ببوورە هەڵم کرد بێ تۆ ناتوانم لە ژیان بێزارت کرد بووم ئاشناممەوە ناڵم بژیت گولیات گەروای بم کوژە کتۆریم لەدەست چوو ئەمانە هەمووی بەس نەبوو ئێستاش بەدوامەوە بمکوژن ئەوەندە مەترسە لەگەڵ خانەوادەی مردوەکە قسە دەکەین هەندێک پارەیان پێ دەدەین ئەمە کارێک نییە بە پارە چارە سەر بکرێ لێم گەڕێ من بیر لەم شتە دەکەمەوە کوڕەکەی سوێندی خواردووە کە دەبێ بم کوژێ لە هەموو شوێنەکەوە بەچەکەوە بە دوامەوە ئیتر بەڕاستی ئەترسم دەمشایەکەم حاڵم کە ئیتر دەبێت زوو بە زوو چارێک بدۆزمەوە بڕیارێک دەم ئەوەندە گەورەی مەکە ساڵە دوایی قسەیان لەگەڵ دەکەین سڵاو لە گولیاریش بکە ئەویش حاڵی لە من باشتر نییە لە مێردەکەی ڕزگاری نابێت ئەویش چارەسەر دەکەین ساڵە دەی دەی ئاخ دکتۆر ساڵە بۆات بەسەر هات حەیف سڵاو ڕەشید چیە دیسان بۆ چەولم و چمنتۆکە چەند نامەیان نردووە داوای قەرزەکانیان دەکەنەوە هەمووی چەند دەکات نزیکی 800 میلیار ئێستا قدرەت هابەشمان بواە کابرا ئامادەی سێ میلیۆن دلاری نیشان مەگری یاخۆ مەگری کێشت بە هەر پارە بێت من فەرادم فەرموو من ڕەشیدم قسە دەکەی یان دای خەم تۆ تەلەفونەکە ڕەشید بڕیاری تۆیە. گوێم لێ بوو لە ئەستەنبۆڵ سەرمایەت خستۆتە گەڕ. قسەی لەسەر بکەین؟ تەلەفونەکەت بە هەند وەرەگرم پەشیمان نەبیتەوە. بە تۆشەوە لە هیچ کەسێک ناترسم. خانەوادەکەم زۆر دەمێکە وەلا ناوە. ئەگەر نا تەلەفۆن بۆ دوژمنێکی وەکو تۆ دەکەم؟ من بە دوای پارەوەم. تێگەیشتم. کە هاتمە ئەستەنبوڵ تەلەفونە بۆ ئەکەم. قودرە بزانە شێت دەبێ بەخوا. منیش وا دەکەم کە شێت بێت. تا ئەو بەمە دەزانێت من کارەکە تەواو دەکەم. ڕەشیدی برای قودرەت بوو؟ بەڵێ. چاوەڕێم نەکرد بەڵام سەریشم نەسڕما. ئەبێ پیلان نەبێت؟ باوەڕ ناکەم. ڕەشید لەگەڵ خانەوادەکەی دوژمناری هەیە و پێویستی بە پارەیە. کچەکەم بەبەمە قوتابخانەیەکی تر. بەڵگەنامەکانم بدەرەوە. مافی خۆتانە. کاری ئەو مناڵانەم زۆر پێ ناخۆش بوو. کەی بەڵگەنامەکانم بۆ ئامادە ئەکەی؟ تا بەیانی ئامادە یەکەم. ئا، وەرە مەریەم. ناتوانم بە تەنیا بتنێرمە بەندیخانە. ئەگەر یەکێک لە ئێمە لەگەڵت بێت بنەماڵەی چنار پێزانن. ئەوسا هەموو پیلانەکە تێگەچێت تۆش توشی کێشاکەن. ڕاست دەکەی کاک فەرات. هەموو کات ئاگاداری تۆین قەت مەترسە. سپاس کاکە. باشە بڕۆ. با بە ئاشکرا بیترسێنێ. با ئەو ئافرەتە بزانێت چی بەسەردێ گەر کار بۆ فەرهاد بکات. هەوڵ نەدا حەیدەر هەڵبخەڵەتێنێ. ژنێکی بێکەس و سادە و ساکارە. جیا لەمەش کەسی نییە ئاگاداری منداڵەکان بێت. ڕەوایە لە قسەی ئێمە دەرچێت؟ لەگەڵ ڕەشید دووبارە قسەت کردەوە؟ تازە هاتمە کۆمپانیاکەی. گوایە لەگەڵ هاوبەشەکەی دەرچووە. ڕەشید بێئەقڵانە کەللە ڕەقی ئەکات ئاشنا بێتەوە. ئێستا کاتی ئەوەیە خانەوادەکەمان کۆبکەینەوە لە ئەستەمبوڵ سەرمایە گوزاری بکەین تەلەفۆنت بۆ دەکەمەوە فیزر ژیانیش ماز دەکەم لەم وڵاتە مێرولەیەکیش بێ ئاگەداری ئێمە ئاو ناخواتەوە چێ لە چیا تۆی هێنا ئێرە لە لای چێ دەمێنیەوە گەروا دەزانی ئێمە ئاگەدارنین زۆر هەڵیت. مێردەکەت عاقلە بێ ڕەیالی ئێمەیە و ڕزگاری دەبێ. جیا لەمەش دنیایەک پارەی لە کاک قودرەت وەرگرتووە. درۆیە؟ نەخێر. تۆش گوێ ڕەهەل بی زیاتریش وەردەگرن. وەکو شەیتانێک مێشکی مێردەکەت تێک مەدە. با هەمان وتە بداتەوە و بەر بێت. با بە یەک شاد بینەوە. ئەگینا کاک یوسف و ئێمەش بەردەوام بەدواتەوەین. باش لە قسەکانم تێگەیشتی؟ گەر هەڵخەڵەتی خزمەتی فەرهاد بکەیت من بیر لە منداڵەکانت ناکەمەوە تۆ بیری لێ بکەرەوە چاوەکانی تۆ فرمێسک دەبارێنێت تێگەیشتی تێگەیشتم دەی بڕۆ ئێستا بە حەیدەر بڵێ دڵی خۆش بێت دواتریش مەڕۆ بۆ هیچ لایەک بێریڤانیش نابێ بە هیچ شێوەیەک شتێک بزانێت یەکسەر بڕۆوە لە دادگا ڕاستەکە دەڵێیت ئەجنا من دێم ئاشکرای دەکەم چی ئاشکرا دەکەیت دەڵێم بۆ پیاوکشتن بنەماڵێت سنار بەکریان گرتی ئەوەش کە بەکری پیاوکوش پاریان بۆ نردم ئەوەش دەڵێم کە ئێستا ڕیان لێگرتم و بە کوشتنی منداڵەکەمە ڕەشان لێکردم تۆ کارت بەم شتانە نەبێت بڕۆ لەو ناوە مۆستە حیدەر قسەی ڕاستم لەگەڵ بکە ئەگەر تۆ لای بنەماڵەی سناریەکان بگریت منیش لای بێریڤان خان دەگرم ئەو ڕاست و بە ناموسا جیا لەمەش بچی تازەیە هاتە لام و گریا هاتە لای تۆ ها لەگەر کوڕەکەت قسە بکە و گەردە نازایی بکەن ئەگەر بەگوێم نەکەی ئیتر کەسمان نبینیتەوە هاوکات توانم ماچت بکەم بیکە. سوێن دەخۆم جارێکتر نامان بینیەوە مەریەم ئەگەر درۆ بکەیت هەرگیز نامان بینیتەوە گوایە هاتۆتەوە بە یەکجاری هاتۆتەوە وانە؟ یەک دوو ڕۆژ بە بیوانی هاتۆتۆ و دواتریش دەگەڕێتەوە لای مێردەکەی گەر نەگەڕێتەوە بێریڤان مارە ئەکەم ئاگادار بە بێریڤان خێزاندارە دەبێ ئەو لە خەیاڵت دەربێنیت تۆ فێری پیاوەتیمەکەیت ئەی تۆ نەبووی بەڵێنت بە مندا دواتریش پەشیمان بوویتەوە؟ چەکم لێ هەڵگرتیت بەڵام بەرنەکەوتی ئێستا پەشیمانمەکەوە لێ ڕامۆستا بڕۆ دای دەفت بە لێرەش بڕۆم چاوم هەر لە بێریڤانە لە دەستم ڕناکات بەس نیە زمان درێژ بەرامبەر باوکم تۆ هیچن نەماوە لێرە ئەم چەکە لە شارستانێک ناوەشێتەوە چی بوو؟ قسەت لەگەڵ مێردەکەت کرد؟ کردم باش گوێی لێ بوو ڕازی بوو؟ ناچار دەبێ ڕازی بێت من داوام نەکرد بوو تاوان بکات درۆ بکات کاری ناڕەوا بکات تەنها ویستم ڕاستەکە بڵێت و ئەجینا جارێکی تر من و مناڵەکەشم نابینێت ئافەرین مەریەم بەڕاستی ئافرەتێکی مەردی لە بێریڤانخا فێر بووم ئەی ئەو لەکوێیە؟ چووەتە لای باوکی بۆ سەردان. تەیارنەیەکەی دێتەوە. گوتی ئاگادارم بکەوە. حەیدەر چی گوت؟ دەبێ پێی بڵێم. ئێمە هەواڵەکەی پێ گەیەنین. تۆ بێ خەم بە. بڕۆ ژوورەکەی خۆت. دەی بیبەنە ژوورەکەی خۆی. ها کچم ماڕۆڵە تۆ دانیشە کچم من دەیکەمەوە دەچێ بێ تۆ نارەکەت خۆ فەرموو نۆشی جانتان بێ بەخێر بێت فەرموو زانیم هاتیتەوە دڵخۆش بووم بەڵام ئەڵم کە تۆراویت ڕاش نییە وانە ڕاستە شەڕ جیابوونەوە هەر ئەبێ فەرمودانیشە تۆ ئەمە بخۆ من نایخۆم سپاس ئەرە چۆ بە ناخۆی بێریڤان حەزم لە هەڵوژەی ترشە هەمانە کچم لەنا بە فرگرەکەیە باش هاتبووم بڵێم ئۆتۆمبیلەکە ئابە مەلای وەستا بە یارمەتیت مام میسا باشە کوڕم باشە پێدەچێ دڵی نەرم ببێت وابزانم وایە هەزار زۆر شکر بۆخوا ئەگەر بەسەر دڵما زاڵ نەبم ئاڕۆخێم نە کەسێتیم نە گەورەیم نە ڕێزگرتنی خۆشم نامێنێ سەرباری ئەوەی لەگەڵ شۆفێری من چوو درۆشی نەکرد و نەیشاردەوە ئەبێ چی بکەم تەلەفۆن ئەکا و قسە ناکە مادەم بۆ تەلەفۆن ئەکە باشترین شت دەکەی ئەو ئیتر مرد تۆش ئێستاوەک مردووی ئەوەندەی چێشتت بەسە ئەمە چیە؟ ئاگادارکردنەوەی دادگایە لەو نەخۆشە دەپرسنەوە کە لە نەشتەرگەریەکەدا مرد بەنەفرەت ئەوە چی بێت. دەکەی؟ بەنەفرەت بێت بەنەفرەت بێت نە دادگا و نە زیندان ڕاکەم بچە لای خۆمان بۆ گوندەکەمان گەورەتری سزای خۆم ئەدەم خۆم مححکومی زیندانەکەم دکتۆر ساڵح جارێکی تر کەس نایبینێت بەڕای تۆ منیش ڕاکەم گەر دەزانی ئەمڕۆ چێن بەسەر هات ئۆرها لەبەر چاوی خەڵک هەوڵی داتی زەفە دەم چاومداکە بە زۆر خۆم ڕزگار کرد هەوڵیاندا منش لەبەردەم ماڵ بە دەماچە بکوژن وەڵامە دەرەوە ئێتر لە ترسان بێزار بووم کاواتە من لە ماڵ نیم ئالۆ بڕیاردا خانم ئاش دەبینەوە بەڵێ یەک دوو ڕۆژی تر دەگەڕێمەوە گەر نەگەڕیتەوە دێم خۆم دەدبەمەوە یانیش دەبێ بزانیت کەوا چی بەسەر دێت نەخێر بێگومان دەگەڕێمەوە دوای دوو ڕۆژە تیر لە ماڵم ئافرین هاتیەوە سەرڕێ ئەمە ڕهام وانە چی ئەڵێ دیسان چی لێت ئەویست هەموو ژیانمی دەوێت بێگومان هەموو کەسێک ژیانی یەکێکی تری ئەوێت ئاخ لە ئێمەی مرۆڤ منیش لەگەڵت تێم کاکە قارچت بێگومان چاکە بێتەوە چۆن؟ دکتۆر ساڵحی مامەد باشترین و شارەزاترین دکتۆر ئەدۆزێتەوە بەڵام چەند ڕۆژێکە لە ماڵ نییە گۆیان ناچێتە نەخۆشخانەش ئێستا تەلەفۆن بۆ کەسانی تر ئەکەین دڵنیای چادەبم گەر چارەسەری نەدۆزنەوە منیش قاچێکم ئەشکێنم بەڵێن پێدەم بابەتە باوکێکی زۆر جیاوازی جانی من سلاو هاتین سەلامەتیت بخوازین چ پێستی دەکرد زۆر ناڕەحەتمان کردی زۆر پەشیمانی لێمان ببوورە جوانترین گوڵیان هێناوە سوپاستان دەکەین دەمانەوێت تا بەردرگا لەگەڵمان مشکێنە تکایە دەی بڕۆ دەی مۆستا هاورێکانت زۆر تۆن خۆش دەوێت چاورن لێیان ببووری بناوی ئەوان داوت لە یەکەم هەموو شتێک لایەت بکەیت و بگەڕیتەوە لامان ئێساکە من زۆر دڵخۆشم نازانم دڵم خۆش بێ یان خەبار بم گەورەترین کێشی باوکی ئەو بوو مناڵ بێ باوک گەورە بێت لەوە چێ توای لێ بێت لە بەرتۆ هەگریم با تۆزێ بۆ خۆشم بگریم ئەلۆ ماڵی ئەکسۆیلۆ فەرموو. شەو باش کاڵفا. مەریەم لەوێ قسەی لەگەڵ بکەم؟ باشە هەر ئێستا تۆزەک چاوەڕێ کە ئێستا بانگی دەکەم. چاوەڕوانم. فەرموو بێریڤان خان. مەریەم. سبەینێ دادگایە. من لەو گورگانە ئەترسم کە شتێ بکەن. قسەم لەگەڵ حەیدەر کرد. ئەگەر خیانەت بکات تووشی بەڵای دەکەم پێم گوتووە دڵنیابە حەیدەر بە گوێم دەکات. سبەی ئەبێ تۆش بچی بۆ دادگا. حەیدەر ئەبێ بتبینێ لە کاتی دادگایا. نابێ لە بەڵێنەکەی پەشیما بێ. تێگەیشتی؟ بەسەر سەر و بەسەر چاو. بەیانی هەر زوو دەڕۆمە ئەوێ. ئەی تۆ کەی دەگەڕێیتەوە؟ هەرگیز نامەوە نابێ کەس بزانێ من دووگیانم تۆوا نەبوویت شتە لە دڵ نەدەگرت دڵێکی جوانت هەبوو چیان لێ کردویت بۆوە پێشی زانێ چی ئەگۆڕێ کوێی مێرێ پوری لەو شەوەی مژدەی دایکایەتی وەردەگری گونا حەوانە ڕەحەت بیت نابێ کەس بزانێ من دووگیانم نابێ فەرهاد بزانێ جارەوە قەت نازانن کەساتی ئێمەش لە بنەماڵەوەوان و کەسانی تر هیچ کەمتری نییە بیر و هۆشم لای منداڵەکەتە هەردەم لە لات دەمێنم بێری ڤەنجیان مەگە کێشەی ئاوارەشە ڕۆڵە ئێمە نەمان دەزانی خۆ شەوێکی شاد خاڵ شەوی تۆ شاد شەو شاد پورێ فەرهاد چییە هێز ڕووداوە بڕژرۆ قسەت لەگەڵاکەم پێش تۆزە بەریوان تەلەفۆنی کرد ها؟ مەریەما قسەی کرد ها باسی چیان کرد وتی بانێ بە بچی بۆ دادگا کە مردەکەت قسەی کرد ئەبێ لە بەردەمی بێ بێگومان شەرمەکە لە بەردەم درۆ ناکە منیشی سەرسام کرد کارێکمان بەی سوات ڕۆشت مەریەمی هێنا ئێستا سڕگای پیشانەدات هەست بە بەرپرسیارەتی ئەکات بەرامبەر خانەوە دەکەم لە منیش تووڕێ و لەوانەشە من هەڵە بم زۆرم بیر لە قسەکانە کردەوە پورێ بەیانە ڕۆم بێریڤانە هێنمەوە چەند ساڵ لە تەوە مامەتسە کردووە پۆری خۆم بەڵێ منم قدرەت فەرموو من یاقوم سلااوکە قدرەت کەوا درەنگ تەلەفۆنەکەیت ئەبێ شتێکی گرنگ هەبێ ڕەشیدی برات لەگەڵ فەرهاات کاری هاوبەش دەکەن تەلەفۆنی بۆی کرد قسەیان کرد نا ئەی بۆ بە من دەڵێیت چونکە ترسم هەیە لەوانەی ڕوودەدەن جگە لەوەش داوای هاوبەشیت کردبووم من ئامادەم لەگەڵ تا پێک بم بەنی من و تۆ قسەی لەسەرەکەین سبە یوارە تەلەفۆن بۆکەم ئەی ناپیاو ئەی دوو پشکی بێوفا نابواویت ئەو پیاوە شایانی نییە مێردەکە درۆزنە ئەمڕۆ شەرمەزارە بێ نا ئازا دەبێ تۆ بوەستە ئەکسۆیلۆکان هەڵ دەخڵەتێن بەداخەوە دوشمندارەتی لە نێوانمانە زیانەکەشی بەرتووەکە گوڵی من هەموو کەسێ ئەگەدار و ئامادەیە دەمزانی دێیت چاوەڕێت بووم سپاس. بڵێ خەلیر باشە خراپ باشە خاڵە بێریڤان لێرەیە لە هۆڵی دادگا لەوەیە لە بەلاش مەڕەسەوە بگەڕێەوە باشە ڕێسا دێم مێڵە بڕات لێ دوور نەکەیتەوە دەربارەی وتەکانی دانیشتنی ڕابردوو زۆر بیرم کردەوە لە وتەکانە پەشیمانم ئاخ ئاخ پەشیما بووە منیش توش دەکات با ڕەشەکردن لە ژن و منداڵەکانم منیا ترسان پارەشیان پێدام درۆم کرد ئەی ناپیاو چیا ڕەشەی لێ کردیت چیان کرد پارەت لە چێ وەرگرت گوێم لە تۆیە دواتر بە نووسین وەڵامی ئەم پرسیارە دەدەمەوە لە ئێستاوە ژیانی من و خێزانەکەم لە مەترسیدایە ئێرە دادگایە لێرە هەموو کەسێک لە ژێر پاسەوانی یاسادایە دەبێ بێترس هەموو شتێک ڕوون بکەیتەوە دەتوانم هەر ئەوەندە بڵێم یەکەم وتەکە لە پۆلیسدا لە هەمووی ڕاستتر فەرهاد بە هەڕەشە نەیترساندم داوای لێ نەکردم بوختان بە بنەماڵەی چنار بکەم تۆمردیدنەوەی سەق داوان بە لە وتەکانی ڕابووی پاشکەس دەبێتەوە بنەماڵەی چنار ئۆغلو